ئەگەر یەکێ بتکات بە وەکیل و بڵێ کە سەرفترەکەی خۆت دا بە برنج ئەوەی منیش بدە بە برنج بەڵام من برنجەکەی بۆ ئەکڕم دوای جێژن پارەکەم ئەداتەوە دروستە دروستە انشاءڵ بەڵێ ئافرەتێک ئەنی حەفی هەیە بەیانیان و ئێوارانە بێبی خوا دووجار کە نەشی خوا دەکەوێتە لەرز و وەزعی تێک دەچێت ئەتوانێ بەڕۆژوو نەبێ کە نەخۆشیەکەی وابێ دروستە بەڕۆژوو نەبێ ان شاء اللە کە باش بوو دەیگرێتەوە ئایا زەکات بۆ برای خۆت ئەبێت بەڵێ دەبێت ان شاء اللە ئەگەر براکەت قەرزار بێت ئەتوانێ ئەو قەرزە بکەیتە زەکات بۆی یعنی کە قەرزی تۆی لابێ بڵێ مەمدەوە لە بری زەکات نە بەڵام کە قەرزار بێت تۆ پارەی بدەیتێ پارەی زەکاتی بدەیتێ بڵێ بڕۆ قەرزەکەت بدەوە دروستە دوو دەفتەر دۆلارم لای خزمێکی خۆمە داومەتێ عرزەی پێکڕیوە بۆ قازانج بە شەریکی ساڵێک زیاترە ئایا دەبێت زەکاتی لێ بدەم بەس عرزەکە نەفرۆشراوە تا ئێستا کە دەڵی بە شەریکی ینی کە تۆش لە عرزەکە شەریک بی بەڵێ دەبێت زەکاتی لێ بدەیت بارەش فرۆشابێت مادەم بۆ فرۆشتنتان کڕیوە ئایا پارەت لە قەرز بێت بەڵام ئەو کەسەی قەرزەکەی لایە ناتوانێت بیمداتەوە دەبێت دوایی ساڵێ دوای ساڵێک من زەکاتی لێ بدەم هەر کاتێ وەرت گرتەوە ئەو کاتە زەکاتی لێ دەدەیت انشاءالله ئایا ژێر چەناگە ڕیشە یعنی ئەمە ڕیش نییە براگەن بشی تاشی دروستە انشاءالله والله اعلم یعنی ژێرەوە نەک ئەو موانەی کە من گرتم ئافرەتێ دەڵێ ئێمە ماڵمان لە کەرکووکە دوو بایعیمان هەیە یەکێ لە کەرکووک یەکێ لە چەمچەماڵ ئایا حرامە یا خودنا بێگومان حرامە بەس یەکێکیان حەڵاڵە ئایا کە لە شاخ ڕۆژوو دەشتێنێ نەخێر چۆن خۆمان بپارێزین لە ڕیا چونکە زۆر جار عیبادەتێک یان سنتێک ناکەین تەنها لەبەرەوەی نەوەک تووشی ڕیابین غەڵەتی برا بەڕێزەکەم نابێت تۆ واز لە عیبادەت بێنی لە ترسی ڕیا بەڵکو عیبادەتەکەشت جا شەیتان و کاتە زەفەری پێ بردیت کە تۆ عیبادەتەکە بکەی شەیتان لەو لاوە لێت وەستاوە بۆی تووشی ڕیاد بکە کە لە ترسی ئەو ڕیایی شەیتان پێت دەکات نەیکەی ئەوە شەیتان دیسان گرۆی خۆی بردەوە نەیش عیبادەتەکە بکەیت بیکە و نیەتی خۆت خاڵسکە و پەنا بەخوا بگرە لە ڕیە من هەرچەندە پەنا بەخوا بگرم هەر تووشی وەسوەسە دەبم لە نوێژدا دەترسم تووشی شیرک بم بە تایبەت لە سوژدەدا هەرچیە نازام دەڵێت بار حەڵ براکەم کە وەسوەسەت هەیە تۆ لە ناخی خۆتدا لە ناو دڵتدا هەر وەسوەسەیەک با کوفریش بێ مادام بە دڵ نا بە دەم نایڵێیت یا بە کردەوە نایکەیت هیچ زەرەری نییە براکەم نە خەمی بۆ بخۆ پێ بخۆ نە لێشی بترسە انشاءاللە ئایا زەکات لەو بڕی کە دانراوە کەمتر دەبێت بۆ دەنووسرێت یعنی بۆ نمونە وتمان لە حەفدە مسقال ئەگەر کەسێک پ مسقالی هەبێ بڵێ وڵام من حەز دەکەم زەکاتی لێ بدەم ئەوە سەدەقەیەکە برا خێرێکە بیکە و خێرت دەگات مەلایەک لە مزگەوتێک لە مزگەوتەکانی شاری سلێمانی ئەڵێ کەس لە خۆم بە عالمتر نازانم نایەڵم کەس پێشنوێژی بکات لە ڕووی شەڕ ئەوە تا چەند دروستە ئەڵێ ئەبێت دوای نوێژی هەینی هەمومان نوێژەکانمان بکەینەوە چونکە ئەبێت هەمومان لە یەک مزگەوت نوێژ بکەین مەش هەردوو شتەکەی غەڵەتە براکەم هەردوو قسەکەی غەڵەتە نایهڵم کەس پێش نوێژی بکە بۆ نایڵیت والله برا من خۆخۆمە کەسێک بێ نوێژێکی چاکمان بۆ بکە قڕانێکی باشمان بۆ بخوێنێتەوە من پێش ئێوەژی استفادەی لێ دەکەم ئێوەژی استفادەی لێ دەکەن وڵا نایڵم کەس پێش نوێژی بکە بۆ چیانی بۆ نایڵیت بە هەر حاڵ کە دەڵێ من کەس دەخۆم بە عالم تر نازانم و نایڵم ئەوە ئەگەر کەسێک عالم بێ بەخوا وا بەخۆی ناڵێت کەسێک عالم بێ فعلا ئاوا مەتحی خۆی ناکا و ناژڵێ وەڵام من عالمم دەڵێ کەس لە خۆشم بە عالمتر نازانم خوا هیدایەتی ئێمە شوێژ بدا ئەمما دوای نوێژی جمعە نوێژی نیوەڕۆ دەکەنەوە ئەوە بدعەیە بێگومان زیادەیەکە یا نوێژی جمعەکە دروستە یا نیوەڕۆکە دروستە کە بڵێ وەڵا نوێژی جمعەمان دروست نییە بۆیە دەبێنی ئەوڕۆ بکەینەوە ئێ ئەو خەڵکە بۆ ئەزیەت دەدەیت بۆ دەیانوەستێنی لەوانەیە سی چل دقیقە وتاریان بۆ دەدەیت و دوای دوور کات نوێژیان بۆ دەکەیت و دواش دەڵێ خەڵکی نا فشە بوو هیچی هیچی قبول نیە ئەوە وەرن ئێستا با ڕاستەکەیان بکەین جێ ڕاستەکە وەرن با چوار ڕکعاتەکەی خۆمان بکەینەوە بەخوا هیچ نەبوو عیبە براوە تێگەیشتی ئەگەر بەلاتەوە قبول نیە و هیچ نیە و درۆیە تێگەیشتی ئەو خەڵکە ئەزیەت مەدە تێگەیشتی نوێژی جومعە واجبە و گوێگرتن لە وتار بەخوا واجبە و هەر کەسێ یەک کەلیمە بڵێ لە کاتی وتاردا ئەوە جومعەکەی قبوڵ نییە و دوایش بۆ خۆت خۆت بە درۆ دێنیتەوە کاکە وەڵا هیچی قبوڵ نییە هیچی قبوڵ نییە هیچ مانی خۆشی قبوڵ نییە با هەڵچین چوار ڕکات نوێژی نێوڕۆ بکەینەوە نەوەڵا براکەمەوە غەڵەتە ئەمما کەوتویەتی دەبێ هەمومان لە یەک مزگەوتدا نوێشکەین یعنی لە شارێکدا دەبێ یەک مزگەوتی گەورە هەبێ هەموو مسلمانان لەوێ نوێشکەن ئەوە ئەگەر ممکن بێ برا بەڵام ئێستا ممکنە ئەوە ممکن نییە بۆ نمونە هەموو شاری سلێمانی بچێ لە یەک مزگەوت کۆ بێتەوە کو ئەوە ممکنە براکانم بۆیە ئەگەر لە چەندان مزگەوتیش بکرێ ئستا هەر گەڕەکێک ماشاءله مزگەوتەکەی پڕ دەبێت واش جێگا نابێتەوە بۆیە لە هەموو ئەو مزگەوتانە جومعە دروستە ان شاء اللە و پێویستیشی بە کردنەوە ناکات بە هیچ شێوازێک ئەو کەسەش کە دەیکاتەوە دەبێت بە ئاشکرا بە خەڵک بڵێ ئەو ماندووبوونەی کە من بە ئێوەی دەکەم ئەو هاتن بۆ جمعە و گوێگرتن و نوێژکردن هەمووی هیچی خێری نییە و هیچی قوبول نییە و هیچی ڕاست نییە وا بە خەڵک بڵێ بزانە خەڵک چیت پێ دەڵێ ئەو کاتە تێگەیشتی بۆیە یا لەوێ نوێژ مەکەن یا کە کرتان نوێژی جمعە